گەگرانی ئازیز و خۆشەویست سلاوتان لێبێت خۆشحاڵین لە بەشی 22همینی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکرێنی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری نوکرانی بەردەوام ئەبێ لەسەر گێرانەوەی سەرگوزشتەی ژیانی خۆی لەو کتێبەدا و باس لەو ساتانەیەەکە کە لەگەڵ سید برایم بەسەری بردووە لە بەغدا دەڵێ شەوێک لە خزمەتی سید ئیبراهیمدا دەچوومەوە ماڵ لە پلەکانەکان فەرمووی وە پێشمکەوە لە سەرکەوتنە دوو پشتێکم دیت پێم ڕێخست گوتی ئەوە چ بوو وتم دوو پشک بوو کوشتم بە پلەکانێکی دیکەدا سەرکەوت و ئێستاش نێوێرە لەو پلەکانانەوە سەرکەوێ لە لای هەموو میوانانی تاریف تاریفی پاڵەوانێتی و نەترسانی من بوو کە توانیومە دوو پشک بە پێلەقە بکوژم ڕۆژێک لە حوشەی دیوەخان گوێم لە زیقە و هەرایشنان بوو ڕام کرد دیتم تو لە مارێکی باریکیان دیوە کلکی مارم گرت و لە کون دەرم کێشا و بۆم کوشتن ئیدی کار لەوەدا نەما هەموو ڕۆژ دەیان گوت ئەفەندی تۆی دەوێ نیشانی میوانانی دام بڕوانن ئەو کوردەیە کە ماریش لە کون دەردێنێ و دوو پشکیش دەکوژێ ئاخری وای وەڕستکردم دەینارد لە دوم نەدەچوم حاجی کەرامەت چلو پێ ساڵ بوو لە بەغدا دەژیا قەت چوار کەلیمە عەربی بە باشی فێر نەبوو بوو باشی لەبیر بوو کە ساڵێک ڕۆس هاتوونە خانەقین و چونکە وەکشو من قاتی و گرانیان بە پێوە هاتووە و هەرنانی وشکی بە ئاو خواردووە و شکری خۆی کردووە ڕۆژێک بەیانی چوبوو نانی گەرم بکڕێ گوم بوو نەهاتەوە ئەفەندی شێوە تەلەفۆنی بۆ هەموو پۆست و بیمارستانان کرد سوراغ نەبوو دەستمان لێشوشت پاش یانزە ڕۆژ بەیانی بە باوەشیەک نانی گەرمەوە لێمان وەژور کەوت وتمان حاجی چت بەسەر هاات وتی وەڵا گوێم لێبوو شۆفێران بە گۆرانی دەیانگووت هەرچی نەچێتە زیارەتی سەلمان عمری بەزایە چووە و بیرم هاتەوە زۆر لە مێژە نەچوومە ئەو زیارەتە بە پێ ملم لێنا بە دوو ڕۆژ گەیمە سەلمان پاک حەور ڕۆژ لەوێ بووم و بە پێهاتمەوە و نانم کڕی جاوەرە زاری ئەفەندی بکرێتەوە و جنێ و دابارن ئەفەندین نەخۆشکەوت ئەحمەدی هندی و من بووینە دەرکەوان کە هەرکەس دێتە لای بێپرسی ئەو ڕێگەی نەدەین لەو بێکاری دەرکەوانیەدا مرخم خۆش کرد عربی کتێب فێربم منجدێکی چکۆڵی دانشجویان کە فەرهەنگی عربی بە عربی و حاسانە پیدا کرد ژمارەیەکی مەجللەی هلالی مسری کە دەرباری ئەحمد شەوقی بوو دەستم کەوت هەر وشەیەکی نایزانم لە فەرهەنگ دەیدۆزمە و بە میداد دەبن وشەکەی دەدەم وا دیار بوو هیچم هەر لێ نەزانی بوو چونکە مەجللەکە وەک سەروبەر تەرجەمە کرابیوا بوو بە میدادی من سەرتاپای بۆر هەڵگەڕا بوو لەو زەحمت کێشانە بێوچانمدا کە هەمیشە جگە لە وەختی کاردەم خوێندەوە تا ئەندازێکی باش خۆم لە عربیە ڕاهێنا ڕۆژێک دەروێشێکی کوردی سەیدی پارسانی هات وتمان ڕێت نییە بیبینی ئەویشوتی کوڕاوە دەڵێن چی؟ جێوەتوانێ پێشم پێ بگرێ بڕۆن پێی بێژن من چوومە گەیلەن زیارەتی موسا جەنگی دۆستی باوکی غەوسم کردووە سڵاوی ئەوم بۆ غەوسی کوڕی هێناوە بەخوا تام خارجی گەڕانەوەم پێنەدا لەگرێ نابزوم و چاویشی دەرتێرم چوومە ژوور بۆ ئەفەندیم جێڕایەوە زۆری جنێودا ئەوەندەشی گوت ئەوە کووردە و خزمی خۆتە بۆیەت ڕێداوە منیش وتم جادە فەرمووی چی لێدەم وتی نانا دوعام لێکە ئەمرم بچۆ ڕازی بکە بەڵام تاتوانی کەمی بدەیە بە هزار چەقوتەف دەروێش بە نیودینار ڕازی کرا و شەڵتاغی بە ئەفەندی نەما ئەفەندی تا دوو ڕۆژان جنێوی بە موسا جەنگی باپیریدا بۆ دیارەکی بۆی نردووە. کاری من و ئەحمەدی هندی جگە لە تەشریفاتی بەردەرگا دەبواە ئەگەر ئەفەندی کاری ئاودەستی بواە بە چوار دەستان بە تەختەوە هەڵی گرین و لە بەردەرکی ئاودەستی دانین و پاشان ئاوا بیهێنینەوە شوێنەکەی خۆی کە لە حەسار بوو. لای مام حوسێن درکاندم کە خواردنەکەمان تێرمان ناکە. چی بکەن چوو بوو گوتبووی فلان کەس لەلا دەڕوە تۆڕە بوو بوو چۆن دەڕوە ئەدی کێ ماستاوم بۆ دروستکە بە پۆلیس دەڵێن بیگرن سربازی نەکردووە حوسێن بەگژیدا هاتبوو شش دیناری لە ساندبوو گوتی نابێ لای ئەو خوێ ڕێبی نانێکم هەر دەبێت تۆبی خۆی بۆ کاریش خوا کەریمە هەر لەو دەرکەوانیەدا جارێک جەلال تاڵەبانی کە تازە خەتی سمیاڵیەدا هاتە لام و بوو بە ئاشنام کوڕێکیش بە ناوی عوسمان مەجیدی کۆی دیتمی و گوتی حەز دەکەی لە فەلسفەی مارکسی شارەزابی منیژوتم چۆن حەز ناکەم چەند نامیلکەیەکی دامی وتی بیخوێنەوە جارێکی تر هات وتی مامۆستایەکمان بۆ دیاریکردووی زۆر زانایە بچۆ لە فلان خاوەخانە بیبینە باشت فێرەکە لاوێکی سمیال زەردی سەرچکۆلەی چاوشین و عرب بەر لەوە دەرسێک بڵێ فەرمووی کارت چییە وتم نۆکەری کابراایەکی عربی دەوڵەمەندم ئەویشوتی مەڵێ عرب ئەوە بیری شۆڤێنیە منیشوتم کابراایکی بەغدادی وتی مەڵێ بەغدای ئەوە سیاستی ئقلیمە منیشوتم عراقیە و بە زمانی من قسە ناکە وتی ئەوەش مەڵێ دنیایەکێکە و ئستێمار کردوێتە چەند بەش خلاصە وەک بیتی مێشولەی لێهات هەر من بڵێم ئەو بڵێ مەڵێ وەختی دەرس بەسەر چوو بەجێمهێشت و هەر لە بەرخۆمەوە دەمبوو مەڵێ مەڵێ عوسمانم دیتەوە وتی ها مامۆستاکە چۆن بوو منیشگوتم چ لەوە باشتر دەبێ مەڵێ مامۆستا ئەوە سیاستی تەبەقیە کە بووم ژێڕایەوە لە قاقای پێکەنینیدا وتی بەخوا نەمدەزانی کەری ئاو هاشەیە ڕۆژی دوایی هاتەوە کۆمۆنیستەکانی باڵا زۆر لەو سمال زەردە تۆڕە بوون وتیان قیارە مامۆستایەکی زۆرزانە لە خۆیان بنێرن ئێوارە دێتەلات مامۆستای نوێ ناوی ئەحمەدبانی خێڵانی بوو چوینە قاوەخانەیەک کوتی ئیتر نامیلکە و مامیلکەت پێناوێ هەرچی مارکسێتە وا لە سنگمدا هەمووت لەبەر پێدەڵێم ملینا لە باسی کۆمونیستی بنیادەمی بەر لە تاریخ کە لە نامیل کۆکێکدا خوێند بوومەوە بەر لە قسەکردنیش گوتی دەزانی دیالەکتێکچیە وتم نەخێر وتی مانای وەرام و پرسیاری دەم بەدەم تاگرێکوێرە نەمێنێ لەسەر قسەکانی ڕۆیشت لە ژیانی سەتاییدا هێندێک فێڵبازی تەمبەڵ پیدا بوون گوتویانە ئێمە ڕاستپاردی خوداین و ئاسمان ئێمەی کردوتە گەورەتان بەو فێڵە چاوساندویانەوە و بۆ خۆیان خۆش ژیاون منیشوتم مامۆستا ئیجازە هەیە قسە بکەم وتی ئەیدیالەکتێک بۆ چییە بڵێ وتم لەم بارەوە ئەوە گوتمان موسا خۆی کردوتە سەرۆکی جوولەکە و محەممەد دەوڵەتی بۆ عربدا مەزراندووە بەڵام بۆ مەسیح دەڵێ چی کە هەتا کوژراوە نانی شەوی نەبووە و بە پێخاوسی و بە سواری کەرگەڕاوە چاوسانەوەی خەڵکی لە کوێدایە وتی ها کابراەک تەماشامان دەکە نەوە کا جاسووس بێ با بڕۆین با بڕۆین دوایە جوابت ئەدەمەوە ئێستا و ئێستاش مامۆستا نەهاتەوە عوسمان گوتی گزارشتی داوە کە ئەم کوڕا لە دەردی کۆنەپەرسی داخنکاوە و چاری بە کەس نایە پاش چەند ساڵێک دەگەڵ چەند هاوڵێک تووشمان بوو بە تووشیەوە گوتی دڵخۆشم کە من مامۆستاد بووم لەبیر تا منیشوتم بەڵێ بەڵام ئێستاش پرسیارەکەم بێجەوابە ئێستا کام باسە دەنووسم ئەو پیاوە لە مامۆستا هەرەپایە بەرزەکانی حزبی کۆمونیستی عراقە پاش ماوەیەک مامحوسێن گوتی ئاشنایەکی ئەکاسم هەیە دەڵێ کارم بۆ دۆزیوەتەوە ئەکاس بردمێ لای وەکیلێکی دادگوستری بە حەوت دینەرونی و دامەزرام کە ڕۆژانە دەفتەرەکەی خاوێنکەمەوە و ئێواران لە پشت دەرکەدانیشم. چاو نەوشابە بۆ میوانانی بێنم شەویش لە دەفتەر بخەوم نیۆڕۆیان دەیناردمە ماڵی خواردنم بۆ دەهێنا و بەشی منیشی دەکرد ماڵەکەی زۆر دوور بوو دەبواە دوو ئۆتۆبۆس بگۆڕم و زۆریش بە پێ بڕۆم زۆر ماندووە بووم بەڵام نانی نیوەڕۆکم کە دەردەچوو ڕازی بووم ئاغاکەم ناوی ئەبوت شاڵچی بوو وەکیلێکی زۆر پڕکار و زۆر دەوڵەمەند و ئەشرافی و لە ئازادی خوازانی حزبی چادرچی بوو کتێبی زۆری لە دەفتەرەکەی هەبوو کەتریەکی بەرخی هەبوو شەوانە چاملێنا و کتێبم دەخوێندەوە یەک لەو کتێبانەی خوێندمە و زۆرم خۆشتهات نووسراوێکی ئەدگارسنۆ بوو کە لەسەر ژیانی مناڵی و لاوەتی ماوتسی تونگی نووسی بوو ناوی نابوو پیاوی ئاسیا ئاغاکەم زۆر هۆگری متاڵاکردن بوو تەنانەت کە دەچووە سەر پێشاویش شتێکی دەبرد لەوێ بخوێنێتەوە ڕۆژێک گوتی وەرە بەندی کەوشەکانم توندکەوە کردم بەڵام هەستی کرد کە زۆرم بەلاوەگەران بوو ئیتر وازی لەم کارە هێنا دکتۆر ناجی مراد ناوێک هەر لەو ئاپارتمانەدا بوو فەراشەکەی ڕۆژانە کە لە بیمارستان دەگەڵی بوو ئێواران ئەویش دەگەڵ من لە پێشخانە دانیشت و ببووینە ئاشنا بۆی گەڕامەوە کە ڕۆژێک دکتۆر بە عربێکی دەشتێکی گوتووە بڕۆ خروجت بێنە ئەویش وتبووی خروج چییە؟ گوتبووی گوت بێنە معاینەی بکرێ سبەی کابرا بخچەیەکی گرانی پێبوو شش کیلۆ دەبوو گوێی لە ڕۆژنامەیەکدا نابووە بخچەوە وتبووی فەرمو دکتۆر دکتۆر بانگی کرد سلمان وەرە مامە دیاری بۆ هێناوین لێ وەرگرا ئەویش وتبووی دکتۆر بیبەمەوە ماڵە خۆتان دکتۆر گوتبووی نەخێر بیبە ماڵە بابە سەگ بابەکەت ئاغام ڕۆژانی جمعا لە بەیانەوە دەهاتە دەفتەر کوڕێکی عربی دەگەڵ خۆی دێنا کە لە ئیدارە دایمەزراند بوو دەیگوت تۆ بڕۆ تەعتیل بە و تا ئێوارە مەیەوە هەستم دەکرد کە ئەو کوڕە دەچێژنی بێگانەی بۆ دینێتە دەفتەر و ئاغای وەکیل خیانەت بەژنی خۆی دەکا و حەزیش ناکە من بزانم لەو ڕۆژانەدا بەغدا لە پڕ وەک گۆمی خوێنی لێهات خۆپشاندانی خەڵک دژی پەیمانانی پۆرتسمۆس و ساڵح جەبری سەرک وەزیر لەو پڕی تەوژمدا بوو ڕۆژ نەبوو چەند کوڕ و کچێک لەسەر جادە نەکوژرێن نیوە ڕۆبوو لە بازار بووم تەقا قەومە بەغار هاتم بگەمەوە دەفتەر تفەنگیان تەقاند و کابراایەکیان لە نزیک منەوە کوشت خوێنی لەبەردەچوو غارمدایە سەری کە بەڵکو خوێنەکەی ببەستم لەپڕ قۆنداغەتفەنگێکیان بە پشتمدا کێشە هەر ئەوەندە بوو نەمردم بە کۆمە کۆمە ڕام کرد و خۆم دە دەفتەر هاویشتەوە شاڵچی زانی لە خۆپشانداندا وام بەسەر هاتووتی وا دیارە تۆش سرت لەو کارانە خورێ لەو ساوە زۆر بەهێدی تر دەیدواندم ڕۆژێک کابراایەکی ڕەشی سوودانی دەگەڵ خۆی هێناوگوتی ئەمە یاریدەت دەکات تێگەیشتم کە ڕەشەی پێلا من چادرە و دەفتەر دوو کەسی ناوێ داوای حسابەکەم کرد و خۆ حافزیم لێ کرد خڕ هاتمەوە ماڵی مام حوسێن بەهۆی دژایەتی دەوڵەت و خۆپشاندانی ساڵی 1940 وتیان دەبێت شیع و سنی ببنە برا کامیۆنێکی زۆر لە بەربارەگای غەوس ڕاگیرا بوو هەرایان دەکرد کێ دێتە نەجەف هزار ڕوتە و پوتە و لات خۆیان تێدەخزاند و دەیان گوت پڵاو دەخۆین سەرکردە مەلاتەها ناوێک بوو گوتم حەز دەکەم بێم لای شۆفێر دەگەڵ خۆی سواری کردم خۆم لە پڵاو دزیەوە چوومە ئوتێل چوومە زیارەتی ئیمام علی لە کابرای خاوەن ئوتێلم پرسی لە وڵاتی ئێمە دەڵێن ئیمام لەسرە مرگدا فەرموویە مەم نێژن تا دێن دەمبن عربێک بە وشترێکی سپی چاوڕەشەوە هاتووە تەرمی بردووە و کەس نازانێ قبری لەکوێ کابرا پێکەنی گوتی ببەخشە دیارە لە وڵاتی کەرانەوە هاتووی ئیمام لە کوفە مردووە هێنایانەتە ئەو تەپکە سێڵا و نەیگرێتەوە و نەجەف ینی تەپۆڵکە مححمود ئەحمەدی ئاشناکەی سولەیمانیم نەقلکرا بۆ بەغدا و لە ئیدارەی ئاموزش و پەروەرشدا دەفتەردار بوو وتی نامەیەکت بۆ دەنووسم بچۆ کووت لەوێ کارت ئەدەنێ نامەمدا با مهندسێکی کورد کە ناوی نووری بوو ناوی بابیشیم لەبیر نەماوە شانی باسە کە لە بەغداوە گەیشتمە کووت و لە کاراش دابەزیم کە لۆپەلەکەم دزرا زۆری بۆ گەڕین دیتمانەوە بەڵام کەتری چالێنانم هەرفەوتا و زۆرم خەم بۆ خوارد مهندیس گوتی ئەم شەو دەگەڵ باخچەوانەکە بە سبەی فکرێکت بۆ دەکەمەوە مهندیس چەند میوانێکی بەسمیاڵ و لوسی هەبوون بەزمیان بوو دوو ماسیان دابوو بە باخچەوان بیبرژێنێ ماسی لەسەر ئاگەر بوون باخچەوان گوتی نوێش دەکەم ئاگات لێبن چقەڵ نەیان بە لە نوێش خلاص بوو بەجێم هێشت کردی هەرا ئای ئای چقەڵ بردی پێم سیر بوو لە ناو شاردا چقەڵ ماسی بەرێ بەیانی مهندیس نردمێ لای چەند کارمەندێک کە دەگەڵیان بژیم ماوەیەک مامەوە کووت ئەوسا شارێکی زۆر پیس و پۆخەڵ و لە شەر نەچوو تەنیا کابراایەک ڕۆژنامەی بەغدای دێنا و لە قاوەخانە بەکرێدا تەواو چوار خەتت نەدەخوێندەوە دەیساندەوە و دەیدا بە یەکێکی تر لە کوێنان بخۆم کارمەندەکان بردمێنە ناو بازار چێشت خانەیەکیان نیشاندام کە ئێمە ئابوونین مانگی چوار دینار ئەدەین و هەرچیبمانێ و کابراهی بێ دووجەمە دەخۆین بوومە ئابوونە سینەماش هەبوو هەر بە دوو ڕۆژ فیلم دەگۆڕا ڕۆژانە بێکار وەڕز دەبووم دەچوومە سەر سەد دیغەڕاف سەیری ماسیان و قوڵکەی ماسیگریم دەکرد و پێی دەخەفڵام ڕۆژێک چاوم لێبوو ئارەبێک بەرەو کووت هاات بخچەیەکی دەبن هەنگڵدا بوو گەیشتە سەرپەری سەد دانیشت جوتێکەوشی لە بخچە دەرێنە خاوینی کردەوە و کردێ پای و هەستا وەک ژنەلادی یەک کە تازە پاژنە بەرز دەپێدەکا هەر تلاوتلی بوو کردی و نەیکرد نەیتوانی بڕوە دانیشت و دایکەند و نایەوە ناو بخچە و بە پێخاوسی ڕووی لە شارنا خۆپشاندان دژی ساڵح جەبەر لە کوتیش بەردەوام بوو دەڕۆین و بە تێکڕایی دەیان گوت بکەوێ بکەوێ عربێکی ڕۆتی پێخاوز کە لە کەنارەوە وێستا بوو چەندجار هاواری کرد یاخوا بکەوێ دەبا بکەوێ پرسییم مامە چی بکەوێ ئەویشوتی دینار بکەوێ و من هەڵی گرمەوە لە کووت دەگەڵ کوردێکی کۆی و عربێکی کوردی زانی باش بوومە ئاشنا و خۆشم لێدەهاتن کوردەکە ناوی ئەحمد حەوێزی و عربەکە ناوی خالید بوو ڕۆژێک مهندس گوتی دەتنێرمە بەدرە یان جەسان کارمان هەیە باخچەوانەکە تێگەیاندم کە ئەو دوو شارە ئاویان سوێرە و هەوایان زۆر پیسە گوتم ناچم وتی دەچیە نوعمانیە کابرا چاوی لەداگرتم گوتم بەڵێ دەچم دەگەڵ بەنایەک و دارتاشێکدا چوومە نوعمانیە کە ئیدارەی پۆلیس تەمیرکەینەوە و من سەر ئەمەلە بم بیست فعلەیەکی عەربی دەشتەکیم تەسلیم کرا و دەستمان بەکار کرد بە قانون دەبووایە کرێکار ڕۆژانی لە چارەکە دینارێک کەمتر نەبێ و هە سعات کار بکە بەڵام عرب گوتنی کێ دەبیە و کێ دەخوێنێتەوە فعلە دوازە سعات کاری پێدەکرا و کرێیان ڕۆژانە سێپەنجایی بوو هەروە دوای یەک دوو ڕۆژ هەستم کرد کرێکارەکان سرتە دەکەن و لە منەڕوانن منیشوتم برا ئەوە چیاڵێن ئەویشوتی دەڵێن ئەو کابرایە هیچ لەسەر ئەمەلەی نازانی ئەوانی پێش تۆ قسەی خۆشیان سەگی کوڕی سەگبا بوو قەحبەدایک بوو تۆ هیچ نیومان پێ نادەی جگە لە کاری دەوڵەت کاری خۆتمان پێ ناکەی زۆر پێمان سەیرە من و بەناودارتاش لەوە تاغێکی چکۆڵەدا دەژێن کرێکاریش لە ژوورێکی زۆر بەرفراواندا کە ئەمباری گەچ و سیمانیش بوو دەنووسن هەر لە بەرەبەیانەوە تا تاریکان دەناو تۆز و خۆڵدا هەڵدەسوڕین نیۆڕۆیان سەعاتێک وچانی فعلان بوو داڕوجانی ناوبرنج بەبەر لە کۆ دەفرۆشرا فائلەکان داڕوجانیان دەکڕی و بەبەر دەیان کوتا و لەسەر تەنەکەیکی ڕاش بە ئاگری کۆنەقامیش دایان کردە سەوڵە و دەیان خوارد کە وەک زەهریمار تاڵ بوو ڕۆژێک بەخشداری شارهاد وتی ئەگەر هندێک ماڵەکەم تەعمیرکەنەوە مەمنون دەبم گوتم باشە وەختێکت بۆ دەدزم پیاوێکی زۆر ناسک و هێمن و خەڵکی نەجات بوو ویستی نەجابەت بنوێنێ بە ئەمەلەیەکی گوت تۆزێ لەو نانەی خۆتم دەیە گوتم مەخۆ نەخێر وەری گرت و نایەدەمی دەست بەجێت فی کردەوە گوتی تاڵە ناخورێ چاوم لێ بوو فرمەسکی دەچاو تزە ملینا لە جوێندان بەو دەوڵەتە دەوڵەمەندەی خاوە نەفت و داهاتی عراق کە هێشتا زۆربەی دەشتێکی عراقی ناتوانن هیچ نەبێت نانی جۆ بخۆن و بەنا بە داروجان دەبن سبەی ئەو ڕۆژە کرێکارم بردە ماڵەکەی بۆ نیوەڕۆ گۆشت قەلەمون و خۆرشت و پڵاوی زۆری داینی گوتم جەنابەت بەدبختت کردن تا چەند ڕۆژ تام لە داروجانەکەیان ناکەن و تازە تامردنی جەمێکی وە مەگەر دەخەوندا ببینن ڕۆژێک دیتم بۆ کرێکارێکی پیری کۆڵکێژ خیزی زۆر تێدەکەن گوتم خاتری ئەو پیرە بگرن باری زۆر گران مەکەن لەو ڕۆژەوە بوومە مقدسیان و زۆر بەدڵ کاریان دەکرد کە لیان نەڕەنجێم و ڕۆژی بیست جار باسی ڕحمکردنەکەمیان بۆ یەکتر دەجێڕایەوە ڕۆژێک کرێکارەکان گوتیان کارمان بە قەبڵ بۆ دانێ زووتر مەرە خەسمانکە کە جێژ نەدەکەین کاری خۆیان بەزیادەوە کرد و سعشوار گوتم بچن پاشتاوێک گەڕامەوە خورمای زەهدیان لە پێش بوو گوتم خورمای زەهدی کیلۆی بە چوار فلز بۆ جێژنکردن نابێ ئێوە فریوتان داوم یەکیان گوتی چۆن نابێ بە ئیمام حوسین سوێندە کە ساڵێکە دەمم لێ نەداوە 150 فلس بژن و ماڵم خەرزکەم یان خورما بکەڕم شەوێک باران بوو دەگەڵدارتاش و بەنا بە چراگاز چوینە شەوارەی کۆتران لە تەویلا کۆنیکی ئیدارەی پۆلیس چوار کۆترمان گرت دارتاش گوتی کرێکار دێنم پێچا دەکەم منیش وتم دوو کۆتری بدێ ئەویش وتی کۆتری چی وتم من ڕازی نیم بێگار بکەن ئەویش وتی برا تۆ ناتەوێت زۆر ڕازی بن و کەفیان ساز بێ دەبڕوانە بە دەرناوێکی لە کرێکارەکان هێنا پاکی کردن لە نرخی مادووبوونی سەرروپی و ڕێخۆڵی کۆترەکانی برد و هەر هەڵ دەپەڕێ چوم لە کوونێکەوە خۆم لێگرتن یەک دەیگو کۆنەقامیش بسووتێنین سەرکارگەر تۆڕە دەبێ ئەوانی تر دەیانگو پیاوی چاکە دەمان بەخشێ گوتم بسووتێنن بزان چ دەکەن لاقە کۆتریان کەوڵ کردبوو سەرەکانیان پاکردبوون ڕێخۆڵەیان شوشت بووەوە خستە بوویانە سەر تەنەکەیەک و نەبوویانە سەر ئاگر و هەر بیستیان وێکرا لە خۆشیان گۆرانیان دەگوت و چەپڵیان لێدا. ئازیزان و ئاشنایانی کتێب لێرەدا هاتینە کۆتایی بەشی بیستودوهەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر ژیانتان ئارام و شەوتان شاد.